خەریکە دەگەینە بەری ماندووبوونی خۆمان شەرە گەورەکە و ئەو هەموو پیاوەی کە کوژران هەموو ئەمانە لە بیرکران و ئێستاش ئێمە بەرامبەر گەجینەکە وەستاوین. تکایە بوەستن ئێمەش دەمانەوێت لەگەڵ ئێوە بین. ئێستا لە مردووەکانین هیچ شتێکمان کەم نییە. ئەی لەم کۆتاییە ناخۆشە ئێمە هەموو شتێکمان لەدەستدا هەموو شتێکمان لەدەستدا. ئێستا کەشتێکە بەرەو ئینگلتەڕا دەڕوات و گەنجینەکەشی لەسرە کارەساتی ناخۆشمان توش بوو بەڵام کۆتایەکەی بەخۆشی هات بەڵێ زۆر ڕووداومان بینی بە هەر حاڵ ئێستا دوورگەکە بۆتە یادگاریەکی کۆن ماڵ ئاوا ئەی دورگەکە. بەڵام دەبێ ئێستا باس لە شتێکی گرنگ بکەین ئەویش چییە لە جۆن بکەین؟ هەندێکیان وتیان دەبوایە جۆن لە دوورگەکە جێ بهێڵین بەڵام جۆن زۆر یارمەتیمانیدا بۆ گەڕان بە دوای گەنجینەیەک کەوا بێ دەبێ بیبەستینەوە و لەسەر کەشتیەکە بیهێڵینەوە بەڵام هەمویان لەسەر ئەم پێشنیارە پێک نەهاتن بۆیە بڕیارماندا لە ژێرەوەی کەشتیەکە دەست بەسەری بکەین پارە پارە زێر پارە کێشەیەکی تریش ئاوا مایەوە چی لە بۆبی بکەین هیچیان لە هەڵسوکەوتی بۆبی ڕازی نەبوون بەڵام بەرەبەرە ڕەوشی بەرەو باشبوون دەچوو هیچ بەشێ لە گەنجینەکە وەرناگرێ بەڵام نایدەینە دادگاش ئەوتیا بێنگەن بووە قسەی زەرزاری هەمووان بەڕێز تریلۆنی تاخمی جلی پێدا و لەبەری کرد. هەموویان پێیان وابوو بارودۆخەکە باش دەبێ کاتێ دەگەڕێینەوە وڵاتەکەمان بەڵام ئەمە ڕای جۆن نەبوو هی گرەی لێگەڕێ با هەندێ پیاسە بکەم لەسەر کەشتێکە دەمەوێ ڕۆژئاوابووم ببینم تکات لێ دەکەم لێم گەڕێ وەتی سێدارە چاوەڕێن دەکات لە کاتی دەگەڕێمەوە ئەنگلتەرا ئەگەر بەختم هەبێ ئەوە بۆ هەتا هەتایی دادگایی دەکرێم دەمەوێ ماڵ ئاوایی لە دەریا و ڕۆژ بکەم ئەم دەریایە بەردەوام دەمبوچێنێتەوە. جیم، پێم بڵێ بەشیان دای لە گەنجینەکە ها؟ ئەوها خۆت بەکەم مەزانە جێم لەگەڵ ئەوەی بچووکی بەڵام تۆ شایانی هەموو شتێکی بڕیارماندا هەموو پارەکە بۆ باشترکردنی شارەکەمان بەکاربهێنین کەواتەها بڕیارەکەمان بۆ پیاوماقۆڵانی شارەکەمان جێهێشت کە هەریەکەیان چەند خەڵات دەکرێ و چەند لە گەنجینەکەی بەردەکەوێت ئای لەم بیرۆکە سەیرە بەڵام بەشە زۆرەکە بۆ شارەکە دەبێ ئەوە دەبینی جێم بە هەر حاڵ شتەکان بۆ ئێوە دەگەڕێتەوە من پەیوەندیم بۆ کارانەوە نییە مێشک زۆرینەی پیاوەکان مردوون. نازانم چێ ئەمەی گوتووە ئەگەر خەڵکی بەهۆی زێڕەوە شێت بن ئەوە کەس ڕازی نابێ بە دوایدا بگەڕێت بە هیچ جۆرێک بە هیچ جۆرێک وای لێ هاات ناتوانین لێرەوە دوورگەکە ببینین هی ئێستا خۆم بە دەستەوە دەدەم توانای هیچ شتێکم نەماوە هیچ شتێک هی گرەی لەگەڵ تۆمە گوێ بگرە پێت وایە توانای ڕاکردنم هەبێت لەم جەنجاڵیەدا تاکە هیوای من ئێستا تاکە هیوام دادگایەیەکی دادپەروەرانەیە. من باشت دەناسم جۆن وە لە تواناتدا هەیە خۆت دەرباز بکەی ئەگەر لە هەر کێشەیەکدا بیت. مەترسە تۆ هیچ شتێک لە دەست نادەی گرێی پەیمانت پێ دەدەم ئەی هاوڕێی خۆشەویستم. بوەستە هاوڕێکەم بوەستە هیوادارم بەڕێز تریلۆن و دادوەر لەسەر پەیمانەکەیان مابن کە پێیان دابووین لەبیرتە؟ کەوا یارمەتیمان بدەن لە کاتی دادگایی کردندا ئەگەر حەڵی مەتەلەکەیان بدەمێ نامەوێ لە سێدارە بدرێم ئەوە ترسناکە. حەز ناکەم کەس لە سێدارە بدرێت بەڵام حاڵەتی جۆن ناچێتە دڵەوە ناچێتە دڵەوە چی بکەم ناچێتە دڵەوە منیش لەگەڵ ڕای تۆدام بارودۆخی جۆنم بەدڵ نییە هەڵسو کەوتەکانی پەرۆشم دەکات ئەڵدە پیا و مردن لە پێ ناو سندوقێ پازدە پیاو مردن لە پێناو سندوقێک پازدە پیاو مردن لە پێناو سندوقێک جێم وەرە لەگەڵم دەی وەرە بۆچێ بۆ لای هاوڕێکەت جۆن چیتە بەڕێز تریلۆنی بە دوای داناردوم لەسەر کەشتێکە چاوەڕێت دەکات زۆر باشە هەر ئێستا لەگەڵتان دێم. من بەڕێز تریلۆنی نابینم باش ئاگال لێبێ جێم باش ئاگال لێبێ باشە چیت بەسەر هاتووە گرەی دەی جۆن ئەوە شەڕی پیاوانە لێدە تا دەتوانی دوی بێدەنگ بە ئێستا بیر لەوە ناکەمەوە ئێستا زۆر سەرقاڵم بە دادگایی کردنەکەەوە وازم لێ بێنە ناتوانی فێڵم لێ بکەیت جۆن هەتا ئەگەر بێت و سەر شۆڕشت پێوە دیار بێت ئەم لێدانە زۆر بە ئازار بوو ئەمە بەسە گرەی بەسە دەم و چاوم دەشێوێنی بەم کارەت دەی جۆن هەزە سەر پێ باشە گرێی، باشە ئەگەر پاش ئەو هەموو لێدانانە بتوانم لەسەر پێ بوەستم، ئەوا بە لاوازییەوە دەبێت. من پیاوێکی دۆڕاوم، بەڵام بەم ئاسانییە خۆم بەدەستەوە نادەم هەرگیز. متمانە بەخۆبوونت بۆ گەڕانمەوە ئەو دیمەنە چەند جوانە هێشتان تەمەشای گەوهرەکان دەکەیت کاتێ ئەو هەموو گەوهرانە دەبێتە مڵکی دانیشتوانی شارەکە دەبێت هەموو لەو کارە بۆستین من بێگومانم لەوەی کەوا ئەم گەوهرانە هەمووی دەبێتە مڵکی خەڵکی کەشتیەکە نزیکەی خۆرئاوابوون دەگاتە دورگەکانی زەریای هندی بەڵام کێشەیەک هەیە، کاتێ دادەبەزینە سەر و شکانی بۆ کڕینی هەندێ خواردن و بەکرێگرتنی هەندێ دەریاوان، کەسێکمان دەوێت کە شارەزایی لە شوێنەکە هەبێت. تەنها کەسێک بتوانێ ئەو کارە بکات جۆنە. جۆن؟ بەڵێ جۆن. ئەمە باست ئەوەیە ئەو پیاوە ترسنۆکە گەشتەکە جێ بێڵێ و بچێتەوە شکانی؟ تەنانەت دادوەریش ڕێگری لەم کارە نەکرد. ئم زۆر بەتامە. ئەوە تامی ڕاستەقینەی قاوەیە. تۆ ئەو قاوەیەت ئامادە کرد جێم. سپاست دەکەم سپاست دەکەم جێم. بەڕێز جۆن شتێک هەیە دەمەوێ لێتی بپرسم بەڕێز جۆن پێم بڵێ گرنگترین شت چیە لە لات لە ژیاندا لەم کاتەدا بەس ئەم کوپە قاوەیە گاڵتەم پێ مەکە جان. من بەڕاستمە لەوێ دەیڵێم بەڵام بەلای منەوە ئەو ساتە گرنگترین شتە ئەو کوپە قاوەیەت کە بۆ من ئامادە کردووە جێم پێت بڵێم بەڵام ئەمە مانای ئەوە نییە کە سبینێ هەموو شتێک دەگۆڕێ لە قسەیەکی تردا گرنگترین شت لە لای من شتێکە کە هێشتا نایزانم بۆیە دەمبینی هەموو ڕۆژێ بە دوایدا دەگەڕێم بێ ئەوەی ماندوو بم پێت وایە ماوەی دە ساڵم بۆ خۆشی بەسەر بردووە بۆ گەڕان بە دوای گەنجینەکەدا؟ نا هاوڕێکەم جێم نا، پێم وابوو بۆ دۆزینەوەی گەنجینەکە ژیانم دەگۆڕێ و گرنگترین شت کە پێم وابوو تێیدا دەیدۆزمەوە، بەڵام سەرنەکەوتم، هەموو شتێکم لەدەستدا، هەتا ئەگەر گەنجینەکەشم دەستکەوت، ئەوا گەنجینە هەر گەنجینەیە و هیچی تر نا. شتێک نییە کە بە دەستەکانم دروستم کردبێت، پێت وانییە؟ ئایا پێت وانیە ڕاست دەکەم جێم لەوانەیە ڕۆژێکدا بێت ئەوەی هەموو تەمەنم بۆی بە فیرۆدا لەوانەیە بیدۆزمەوە و ئەگەر نەی دۆزمەوە ژیانم پرخەم دەبێت زۆر ناخۆش دەبێت جێم بڕوام کە زۆر ناخۆش دەبێت جۆن دەتەوێت ببیێ بەرپرس لە ئامادەکردنی خۆراک بۆ کەشتەکە من ئامادەم کڕینی خواردن و بەکرێگرتنی دەریاوان گرانی تێدا نییە. بەڵام ئاگادار بە جۆن. دوودڵ مەبە بەڕێز تریلۆنی، ڕاناکەم. حەز دەکەم خزمەتێکتان پێشکەش بکەم. لە بەرامبەردا، حەز دەکەم هەمووتان لە لامدا بوەستن لە کاتی دادگاییکردندا و شاهێدی ئەوەم بۆ بدەن کە بە پێی توانا یارمەتیم داون. بە دڵنیاییەوە جۆن، هەندێک پاسەوانت لەگەڵدا دەنێرین. بە تەنیا نابیت. باشە دەبێ خۆم لەو کۆت و زنجیرانەدا ڕزگار بکەم. دەتوانی لە بەندەرەکە بمێنیتەوە سبەی بەیانی بگەڕێیتەوە ناو کەشتەکە. بەڵێ ئاوا بکەی. ملوانکەیەکی گوێچکە ماسی سروشتیت پێ چۆنە؟ ئافرەت ملوانکەی جوانیان حەز لێیە. گوێچکە ماسی دیارریەکە بە درێژایی ژیان دەمێنێ. ئا لێرەدا دەستگیریان کردم بەڵام جۆن توانی ڕزگارم بکات هەندێ بیرەوەری بۆ گەڕاندینەوە دەتوانین سبەی خواردنەکە بکڕین و بگەڕینەوە ناو کەشتێکە جۆن لە شوێنێکدا دەگەڕا کە دەریاوانی لێبێت کەشتێکە ناوی ئیسپانیایە لە کوێ لە دایک بووی خواردنێکی زۆر زۆر چاچش دەخۆی لەلایەن منەوە تێدەگەی کاتژمێردا بەندەرەکە بەجێدەهێڵین و ناوی کاپتنەکەش کاپتن سپۆڵیتە بە هیچ شێوەیەکیش دواناکەوین ئەگەر باوبارانیش بێت ئەو خانمەی لە بەندەرەکەدا بینی خانمێکی جوانە ئەوە ڕاستە پرسیاری ترت هەیە؟ بەردەوام بوون لە ڕۆیشتنمان لە دوکانەکاندا دەگەڕاین. هەتا جۆنیش ئەو پیاوە زۆر بەهێ زەماندوو بوو لە زۆر ڕۆیشتن. نۆ پیاوم دۆزیەوە کە بە کەڵکی ئەوە دێن ببنە دەریاوان سبەی کاتژمێر نۆی بەیانی لە لای پردەکە کۆ دەبنەوە دەبێ هەموو پێداویستیەکانمان پێ بێ کاتێک دەگەڕێنەوە ناو کەشتیەکە پێش ئەو کارێکی زۆرمان هەیە کە بگەڕێنەوە بازار کارەکەمان کڕینی میوەی نوێ و گۆشتە هەروەها نابێت ئەوەش لەبیر بکەیت ئەم جۆرە بتڵانەمان دەبی زۆر لۆ بینی سوکە لە ناو کەشتی زۆرمان ئیش پێ دەبێت تێدەگەی باشە دەبواە نەهات بایتە دەرەوە لە ماڵەوە تا کەس نەتبینێ جانی من چ ئافرەتە دەریاوانێک دەزانێ کاتێک کە شیەک دەبینی لە بەندەری ئێوە ناوەستێ بەڵام تۆ لەو پیاوانە نیت کە دەگەڕێنەوە تاوەکو چاوەڕێشت ببم ئازیزەکە خێزانی منی ویستیان بێ بەشم بکەن لەم گەنجینەیە بەڵام ئەوە ڕوونادات هەرگیز بەشی خۆم دەبەم و هەڵدێم جان جان جان جان تەنەکەیەک لێرە بوو کوا لەکوێ بۆ دیارنیا نەمدۆزیەوە جۆن ون بوو بەشی خۆی لە گەنجینەکەدا برد و لەبەر چاوان نەما جۆن جۆن